بکات کە تۆڵەی ساڵانی ڕابردوو بکاتەوە بێگومان ئینسان ناتوانێت هەموو ساتەکانی ژیانی هەر لە جددی و چالاکی و لە هەوڵ و تێکۆشانێکی بەهێزدا بێت هەر لەبەر ئەوەشە خوای پەروەردگار چەند مەوسمێکی داناوە چەند کاتێکی داناوە کە تۆ خۆت تێیاندا گورج بکەیتەوە خۆتیان تێدا چالاک بکەیتەوە ئەو چەند کات و زەمەنانە ئەو چەند سەروەخت و فترەیە بەرەو پێشەوە دەدبا ئەگەر نمونەیەکی عقلی بێنینەوە بۆی لی حاڵی بین بۆ نمونە تۆ هەدفێکت هەیە دەتەوێت پێی بگەیت ڕێگات گرتوۆتە بەر بەرەو هەدفەکەت بە پێ دەڕۆیت ماندوو دەبیت هێواش هێواش دەڕۆیت بەڵام پێت دەڵێن وریا بە پاش تۆزێکی تر دەگەیە نقطەیەک دەگەیتە محەتەیەک ئەو محەتەیە محەتەی سواربوونی تەیارەیە کە ئەو تەیارەیە لە خلالی سێ چوار سەعاتێکدا ئەوەندە ڕێگات بۆ دەبڕێت لەوانەیە تۆ بە ساڵێک بە پێ نەی بڕیت یعنی لە خلالی بۆ نمونە دە سەعات تەیارە کە بڕوە تۆ لەوانەیە بە ساڵێک بە پێ ئەم ڕێگایە نەبڕیت کەواتە بزانە دە سەعات بەس هەوڵدە فریاکەویت و سوار تەیارەکە بیت ئەوە تۆ ڕۆیشتنی یەک ساڵ ڕێگات بۆ نزیک دەکاتەوە کەسێک عقلی هەبێ دەڵێ دەی با لە دەستم نەچێت ئەم ڕێگایە هەر لە پێشمە کە بمەوێ بگەم بەم هەدەفە ئەم ڕێگایە هەر دەبێ ببڕم مادام ئەم وەسیلەیە هاتووەتە پێش و مادام ئەم ڕەحمەت و بەرەکەتە هەیە من بتوانم لە دە سەعاتە ڕێگای ساڵێک ببڕم والله با لە دەستم نەچێت پاش ماوەیەکی تر ئەمەیانت بڕی و نزیک بوویتەوە محەتەیەکی تریش داندراوە ئەمەش بە قیتارە بە میترۆیە بە هەر شتێکە زۆر سەریعە کە سواری بیت ئەمەش ڕێگای چەند ساڵێکت بۆ کورد دەکاتەوە لە چەند سەعاتێکی تردا دەڵی ئەمەشم با لە دەست نەچێت ئەوەش کە عقلی نەبێ کورە دەڵێت چیم داوە چۆن هاتووم ئاوا دەڕۆم و وردە وردە ڕای دەکێشین بە پێ بۆ خۆمان دەڕۆین پیاسەیەکە و دەیکەین ئەوە نایگاتێ بەڕێزەکانم خوای پەرۆردگار مانجی ڕەمەزانی دانا لە مانجی ڕەمەزان شەوێکی تیادایە لەیلەت القدری خەیڕون من ئەلفی شەهر بەس لەو شەوەدا تۆ عیبادەتی خوا بکەی خێری زیاترە لە خێری هەزار مانگ هەزار مانگ عیبادەت کەی بۆ ئەوەی لە بەهشتەکەی خوا نزیک بیتەوە و لە جەهنەم دوور کەویتەوە ئەوجا ئەو هەزار مانگە خێرەکەی بەقەدەر خێری یەک شەو نابێ کە لەیلەت القدرە بۆیە ئینسانی عاقڵ شەوی لەیلەت القدر لە دەست خۆی نادا وەکو محەطەی تەیارەکە وایە یا قیتارەکە وایە دەڵێ دەبێ بە هەر شێوازێک بێ من سواری بم و بۆ ئەوەی ڕێگا دوورەکەم بۆ نزیک کاتەوە مانگی ڕەمەزانت لە دەست نەچوو فەضل و کەڕەمی خوایە ئێستا شتێکی تر هاتۆتە پێشەوە ئەوەش ڕەحمی خوایە کە ئەم محەتانەمان دێنێتە پێشەوە و ئەو فەضل و بەڕەکەتەمان بۆ نزیک دەکاتەوە دە ڕۆژی دوول حجە کە جیاوازە لە هەموو ڕۆژەکانی تری ژیانتدا لە هەموو ڕۆژەکانی تری ساڵ جیاوازە پێغمبەری خوا عليه الصلاة والسلام کاتێک باسی ڕۆژەکانیان لا کرد فەرمووی ما من ئەیام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر هیچ ڕۆژانێک نییە لە ساڵدا هیچ ڕۆژانێک نییە لە ساڵدا خێری گەورەتر بێت خۆشەویستتر بێ عیبادەت تایدا لای خوا لەو دەڕۆژە دە ڕۆژی سەتای مانجی دولحجە کە لەوەیە لە دووشەممەی ئەم هەفتەیەدا دێ دەست پێ بکە قالوا یا رسول اللە ولا الجهاد فی سبیل اللە یعنی ئەگەر کەسێک لە غەیری ئەم دە ڕۆژە لە غەیری ئەم دە ڕۆژە کەسێک هەرچی کردەوەی چاکە بکە ناگاتە چاکەکانی ئەم دە ڕۆژە پێغمبەری خوا عليه سڵ سلام فەرمووی بێگومان ناگات فەرمویان وەلە جیهاد و فی سەبیل الله ئەگەر کەسێ جیهادیش بکات نەک جیهادی کوشتنی موسڵمانان جیهادی قیتال جەنگ دژی کافرێک کە دژمنی خوا و مسلمانانە نەک ئەوەی ناونراوە جیهاد کە بۆ لە ناوبردنی مسلمانانە ئەمە جیهاد نییە ئەوە جیهادەکە پیامبەری خوا کردی و سەحابە کردیان عليه الصلاة والسلام ورضي الله عنهم و بە درێژایی تاریخی ئومەتی ئیسلامی کە بەرامبەر بە کافر کرابێت مرتبەی جهاد زۆر بەرزە لە ئیسلامدا بەرزترین مرتبە ذروة سنامه الإسلام پێغمبەری خوا عليه الصلاة والسلام فەرمووی کەسێک کە با لە جهاد بێت ئیلا مەگەر کەسێک لە پێناوی خوا چووە بۆ غەزە بە نەفسی خۆی و بە ماڵەکەشی ڕۆیشتووە هەر خۆی نەچووە ماڵەکەشی لەگەڵ خۆی بردووە بەخشیویەتی لە پێناوی خوا هەم ماڵەکەشی لە پێناوی خوادا ڕۆیشت نەگەڕایەوە بۆ سەرخستنی دینی خوا هەم گیانی خۆشی ڕۆیشت و بەخشی لە پێناوی خوا و شەهید بوو خۆشی نەگەڕایەوە مەگەر ئەوە بگاتە ئەو دەرەجەیە دەرەجەی چی خواپەرستی و کاری چاکە لەو دەڕۆژەدا کەواتە بیر لە مەفهومی ئەم حەدیثە با بکەینەوە ئەگەر کەسێک جیهاد بکات جیهاد بکات و شەهیدیش ببێت واش ناگاتە ئەجری خواپەرستی لەم دەڕۆژەدا ئیلا مەگەر شەهیدیش ببێ و ماڵەکەشی بەخشی بێ لە پێناوی سەرخستنی دینی خوا نە بە ماڵ ماڵەکەی گەڕابێتەوە و نەخۆشی گەڕابێتەوە ئەو جا دەگاتە ئەجر و پلەی عیبادەت و خواپەرستی لەو دە ڕۆژەدا ئێ ئەوە چ فەضلێکە براکانم کەواتە خوای پەروەردگار بەڕەحم و کەڕەمی خۆی و فەضل و بەخششی خۆی دەیوبمان خاتە بەهشتەکەیەوە دەیەوێت لە بەهشتەکەی جێگا پلەت بەرز کاتەوە و لە جەهنم دوورمان خاتەوە وەرە دە ڕۆژێکم بۆ داناوی مەوسمیەتی کاتی خۆیەتی بەس وەرە تۆ بەرەو بەهش دەڕۆی کاری چاک بکە تۆ بڵێ وڵا تااقەتم نییە کوڕە وەکو ڕۆژانی تر لی دەخڕم چیم داوە کە بانجیدا دوای ئەوە بە سەعاتێ نوێژەکەم دەکەم و خەریکی کەسابەت و دنیای خۆم دەبین و وەکو ڕۆژانی تر لی دەخڕین ئەوە نیشانەی ئینسانی بێعقلە بەڕاستی هەر یەکێک لە ئێمە چی بە دوکاندارێک دەڵێین کە کەلوپەلی قرتاسیە و دەفتەر و قەڵەم و پێداویستی قوتابخانە دەفرۆشێت بە درێژایی وەرزی هاوین دوکانی کردوتەوە کە خوێندن نییە بەڵام کە سەر و حەدی خوێندنکردنەوەی و منداڵەوە خەریکە دەچێتە قوتابخانە دوکانەکەی داخست کاکە بۆ نایکەیتەوە ئێستا مەوسمیەتی بەخوا تااقەتم نەماوە کەی دەیکەیتەوە وڵا دوای مانگێک دوو مانجی تر دوکانەکەم دەکەمەوە خەڵک چی پێ دەڵێ خەڵک پێی دەڵێن زۆر بێ عقلیت ئێستا کاتیەتی کابرای مەطعام ئەوە سەعات یانزەیە دێ ڕۆڵە شاگردەکان با دوکانەکە داخین ئەکەی بیکەینەوە وەستا وڵا سەعات سێ دەینەوە بە ئیسراحەت دنیا گەرمە سەعات سێ دەین مەطعامەکەمان دەکەینەوە آخر ئێستا کاتی مەطعامە ئێستا مەوسمیەتی بەخوا تااقەتم نییە من ئێستا مەطعمەکە داخەن و سعات سێ بە ئیسراحەت دێنەوە بە فێنچی دێنەوە کاتی نیوەڕۆ کە کاتی نان خواردنی خەڵکە دای دەخات هەر کەسێ وا بێ پێی دەڵێن بێ عقل ناڵێن کەسێکی عاقڵە مەوسمی لە خوا نزیک بوونەوە بە سەریعی و بەنزیکی و بەچچی ئەم دە ڕۆژەیە بەڕێزەکەم ئەو دە ڕۆژەی کە دێتە پێشت لە دەست خۆتی مەدە هیچ ڕۆژێک لە ڕۆژانی ساڵدا عیبادەت تایدا خۆشەویست نییە لای خوا وەکو ئەم دە ڕۆژە وەکو ئەم دە ڕۆژە بۆیە کە تۆ بچی لە دەست خۆتی بدەیت و ئیهمالی بکەی ئەوە نیشانەی نەزانینتە نیشانەوەی کە تۆ زۆر مەحرومیت نیشانەی ئەوەیە کە تۆ زۆر بەدبەخت و داما و کەساسیت مەسڵەحەت و مەفسەدەتی خۆت نازانیت کە دەتەوێت بگەی بە ئامانج ئامانجی هەرە گەورە وڕضوان و من اللهی ئەکبەر دەتەوێت خوا لێت ڕازی بێ ئەوە بەڕاستی ئامانجی گەورەیە ئامانجی گەورە ئەوە نیە من بگەمە ئەڵمانیا ئامانجی گەورە ئەوە نیە وەڵا بەس لەم کوردستانە ڕزگارم بێت ئامانجەوە نیە وەڵا من خانوویەکەم هەبێت بەخوا هیچی ئامانج نییە بچیتە بەهەشتەوە و بخرێیتە بەهەشتەوە ئەوە سەرفرازی و سەرکەوتنە ئەوە ئامانجی گەورەت بێ مسلمان ئەوە ئامانجی گەورەت بێ مرۆڤی عاقڵ چکە دڵنیا بە دێ ئەو ڕۆژە دڵنیا بە ئەو ڕۆژە هات دێت وا مەزانە ئێستا تۆ لە ژیانێکدای و بیر و هۆشی تۆ بە کەناڵەکانەوە و بە جەریدە و ڕۆژنامەکانەوە و مەشغول کراوە بە کۆمەڵە شتی پوچەوە لە شتی دنیایی زیاتر لە بیرت دانیە و بیری لێ ناکەیتەوە ئەوەی کە قیامەت و ئەوەی کە ڕۆژی دوایی و ئەوەی کە بەهشت و جەهنەم و ئەوەی کە کاری چاکەیە و هەدەفی گەورەیە لە بیرت براوەتەوە نازانی بۆچی دروستکراویت نازانی بۆچی تۆ دەژیت نازانی بەرەو کوێ دەگەڕیتەوە ئەوانیان هەمووی لە بیر وردویتەوە نابێ لە بیر چێتەوە براکە ئەمڕۆ یا بەیانی من و تۆ دەمرین حەسەنی بەسری ڕەحمەتی خوای گەورەی لێ بێ دەفەرمێ یا ابن آدم إنما أنت أيام فإذا ذهب يومك ذهب بعضك ئەی مرۆڤ تۆ بریتیت لە چەند ڕۆژێک کە هەر ڕۆژێکت لێ ڕۆی ئەو بەشێکت لێ ڕۆیشتووە جا بزانە ئێستا لاشەی خۆت بێنین ڕۆژێ پەنجەیەکت لێ بکەین ڕۆژی دووەم پەنجەیەکی ترت ببڕین ڕۆژی سێم پەنجەیەکی تر ڕۆژی چوارم باڵێکت لێکەینەوە ڕۆژی پێنجەم چاوێکت دەربێنین چی لێ دەمێنێتەوە هەوڵدەین پێشبڕکێکەین لە کاری چاکەدا بۆ کوێ بۆ ئەو هەدەفە گەورەیەی کە ئینسانی عاقل بیری لێ دەکاتەوە هەوڵی بۆ دەدا با من لە دنیادا دۆڵەمەند بم بەخوا لەگەڵ فەقیرەکە هەردووکمان یەک قەبرمان دەبێت هەردووکمان یەک قەبرمان دەبێت سوێن بەخوا یەک چاڵە بەڵام فەرق ناوەوەیەتی کە ئیمانت هەبوو بێ و عملت ساڵح بوو بێ فەقیریش بیژیانت خۆش دەبێت وە ان شاء اللە ڕەئی ڕاجح ئەوەیە کە جائیزە و مستەحەبە هەر نۆ ڕۆژەکە بە ڕۆژ بووبیت نۆ ڕۆژ جگە لە ڕۆژی دەیەم لە یەکی دوولحیجەوە تا دەی دوولحیجە کە ڕۆژی جەژنە هەر دە ڕۆژ دە ڕۆژی مبارەک و مەزنن نۆ ڕۆژ جگە لە ڕۆژی جەژن تابعان کە ڕۆژی دەیەمە هەوڵ دە بە ڕۆژوبی برای مسلمان وتمان کردەوەی چاکە زۆر خۆشەویستە لای خوا ئێ با بزانین کردەوەی چاکە وەکوچی ذنوب السنة الماضية والسنة القابلة من وا حسنی ظنم بە خوای گەورە هەیە کە خوای گەورە بەهۆی ڕۆژی عرفەوە گوناهی ساڵی ڕابردوو و ساڵی داهاتوو خوای گەورە بەهۆی ڕۆژی عرفەوە ڕەش دەکاتەوە کەواتە تۆ تەنها ڕۆژی عرفە بە ڕۆژوو بیت خوای گەورە گوناهی دوو ساڵت ڕەش دەکاتەوە بەس ڕۆژی عرف ڕۆژی نۆیەم بۆی بەڕێزەکانم خەڵک خوای گەورە کەڕەم و فەضلی بەسەردا ڕشتن چوون بۆ حەج تۆ نەچویت بەڵام وامەزانە خێرت لەدەست چووە خێرت لەدەست نەچووە وەرە ڕۆژی عرفە بە ڕۆژوو بە وەرە ڕۆژەکانی تر بە ڕۆژوو بە هەموو ڕۆژەکان هەر نۆ ڕۆژەکە بۆت هەیە انشاءله و هەروەها ی خوای پەروەردگار. ذکرکردن صحابە ابو هریرە و هەروەها ابن عمر رضای خوای گەورەیان لێ بێ كان يخرجان في السوق فيكبران ويكبر الناس بتكبيرهما دەچوونە ناو بازارەوە و تەکبیری خی گەورەیان دەکرد الله ئەکبەریان دەکرد لەو دە ڕۆژەدا خەڵکیش الله ئەکبەری دەکرد کە گوێی لەوان دەبوو دەهاتەوە بیری و الله ئەکبەریان دەکرد دیسان خوای گەورە ئەمری پێکردوین ذکری خوا بکەین ئەی کە لە جیهاد بووی دیسان خوای گەورە ئەمری پێکردوین ثەباتمان هەبێ وەذکر الله ذکری خوای گەورە بکەین کەواتە لە هەموو کاتێکدا براکانم ذکری خوا ئینسان بیکە بە تایبەتیش لەم دە ڕۆژەدا بۆیە هەوڵ دەبرای مسلمان ئەم دە ڕۆژەت جیاواز بێ لە دە ڕۆژەکانی تر جگە لە زکری بەیانی و ئێواران و خەوتن و لە خەو هەڵسان هەوڵ دە بەردەوام زمانت تەڕ بێ بە یادی خوای پەروەردگار کە ڕۆژانێک سەد جار وت بێتت ئەستەغفر الله ئێستا زیاتر لە 500 جار بڵێ ئەستەغفر الله بەبێت تهدیدکردن بە عددێکی معەن بەردەوام بڵێ لا إله إلا الله بەردەوام بڵێ سبحان الله سبحان اللە و بحمده سبحان اللە العظیم ئەم کەلیمەیە کە دوو وشەیە دوو ڕستەیە بەڵام لای خوا زۆر خۆشەویستە لە میزان و تەرازوودا زۆر مەزنە لای خوای پەروەردگار زۆر گەورەیە زۆر عەظیمە قسەیە کە لەم ڕۆژانەدا گوێم لێ بوو بەڕاستی کاریگەرە و زۆر کاری لە خۆم کرد ئومێدەوارم تەسیری ئیجابیشی هەبێ لەسەر ئێوەی بەڕێز فەرمی پیاوێکی نەخوێندەوار، نەخۆشێکی پیرەمێرد، لە ڕیزەکانی پێشەوە دائیمەن کە نوێژی دەکرد بە خشکە خشک هاتە لای ئیمامەکە فەرمووی ئەی ئیمام شتێکم لەو ئیسلامە فێرکە کە منیش فێری خەڵکی بکەم ئیمامەکە دەفەرمێ منیش لەو کتوپڕیە فجئەتی خواچی پێ بڵێ مێستا من فەرمێ هاتە سەر لەسەر زمان زۆر سوکن کە دەیڵێ سبحان الله بحمدی سبحان الله العظیم خۆ کۆڵکێشان نییە بە ڕۆژووبوون نییە تۆ پانزە شانزە سەعات نە ئاو بخۆیتەوە نەنان بخۆیت سبحان الله بحمدی سبحان الله العظیم بەڵام لەسەر تەرازووی حەسەناتت زۆر قورسە بۆ ڕۆژی قیامەت زۆر قورسی دەکات چاکەکانت زۆریش خۆشەویستە لای خوا ئەم دوو وشەیە بڵێ پێغمبەری خواوای فەرمووە عليه الصلاة والسلام دەی فەرموو وەرە براکەی من ئەم دوو وشەیەت با دائیمەن لەسەر زمان بێت لە بیرت نەچێ ئەوەندە قسە دەکەیت و ئەوەندە خەڵک دەڵێت با ئەو دوو وشەیەمان لە سەر زمان بێت دەفەرمێ بۆ هەر مەجلیسێک دەڕۆی ئەمەی بە خەڵک دەوت و خەڵکی فێر دەکرد فەرمێ جەڵەیەک لەیدا تووشی فقدانە الوعی بوو تەواو هیچ لە هۆش خۆی چوو نەهاتەوە هۆش خۆی بردیانە خەستەخانە و لەژێر ڕعاەدا ماوەیەکە چەند ڕۆژێکە هیچ هۆشی نییە بە هیچ شێوازێک هۆشی نییە کەس و کاری لە دەورەنی جوڵەیەکی لێ پەیدا بوو دکتۆر بە پەلە هاتەوە سەری و کەس و کاری هاتن دەبێت چی بێت بەس ئەوەندە زمانی جوڵایەوە فەرمو یا دکتۆر كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان عند الرحمن سبحان الله بحمده سبحان الله العظيم ثم مات دوای چەند ڕۆژ کە لە هۆش خۆی چووە هاتەوە هۆش خۆی تەنها ئەوەندەی بە دکتۆر وت ئەی دکتۆر وەرە پێت بڵم پێغمبەر ساوسلم فەرموویەتی دوو وشە زۆر تەسیریان هەیە زۆر سوکن لەسەر زمان بێڵیت زۆر خۆشەویستن لای خی پەروەردگار بەڵام بۆ تەرازووی چاکەکانمان بۆ ڕۆژی قیامەت زۆر قرسن سبحان الله بحمدی سبحان الله العظیم فەرمی ئەوەی وتو کابرا یەکسەر مرد بزانە نیشانەی ئاخر خێری بۆیە براکانم زۆر چاکە هەیە ئێمە بەلامانەوە کەمە بەڕاستی بەڵام لای خوای گەورە زۆر خۆشەویستە و لە تەرازووی چاکەکانیشتدا زۆر قورسە جا ئەم دە ڕۆژە چی بکەین بەردەوام بەڵام بە تایبەتی ئەم دە ڕۆژە زکری خوا بکە وەذکر الله في أيام معلومات لەو دە ڕۆژانەدا بە ئێمە زکری خوای گەورە بکەن وەذکر اسم الله في أيام معلومات یادی خوا زۆر بکەین با سەدەقە و چاکە بکەین و با ڕۆژی جەژنیش قوربانی بکەین ئەوەی کە بتوانێ من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا هەر کەسێ ئیمکانیەتی هەبێت و قوربانی نەکا با لە مسللامان نزیک نەبێتەوە و نێت بۆ نوێژی جەژن پێغمبەر دەفەرمی عليه سلاات سلام ئەوەش کە نیەتی قوربانی هەیە لە یەکەم ڕۆژەوە ڕۆژی یەکەم ڕۆژی دە ڕۆژەکە یەکەم ڕۆژی دلحجە نابێ نینۆکی بکات نابێ مووی بکات دەبێ ئاگای لەوانە هەبێت و هەروەها چاکەکان ئەم دە ڕۆژە ئەعمالی ساڵحەکە ئاگامان لی بێ انشاء الله قورآن خوێندن خۆشەویسترین شت بەلای خی پەروەردگار ئەو کەلامەیە کە خۆی فەرموویەتی لەوەوە هاتووە هەوڵ دە بەرنمەیەک بۆ خۆت دابنێ برا شیرنەکەم خوشتی بە ڕۆژی بتانی سێ جوزە قورآن بخوێنی لەم دە ڕۆژە قورآن هەمووی ختم دەکەی بەڵام نازانی خەتم کردنی ئەم دە ڕۆژەی قورئان ئەجری لای خوا چەند گەورەیە جیاوازە لەوەی کە تۆ لە هەر ڕۆژێکی تردا یا لە هەر مانجێکی تردا قورآان ختم کەی لەوانەیە بڵین چۆن دەکرێت سێ جوزە واللهی زۆر نییە کە زۆریش بێ هەوڵ بدا ئەو جا نوێژەکان لە کاتی خۆیدا بە جەماعات بێت ئەو جا سیلەی ڕەحم و سەردانی خزم و کەس و کار ئەوەندەی پێمان بکرێت لە کاری چاکە چی بە خەیاڵت دێ لە ئەعمالی صالحە بە گوێرەی سوننەت کە هاتووە کاری چاکە ئەنجام بدەین ان شاء اللە بۆ ئەوەی خوای پەروەردگار لێمان ڕازی بێ لە هەدەفە گەورەکەمان کە ڕەزابوونی خوایە کە ڕزگاربوونە لە جەهەنەم کە خۆشحاڵ بوونە بەچوونە بەهشتەوە دەستمان کەوێ و بگەین پێ ان شاء اللە بۆ ئەوەی خۆشحاڵی دنیا و قیامەت بین لە ناڕەحەتەکانی دنیا و قیامەت خوای گەور ڕزگارمان کە چونکە دڵنیا بن دڵنیا واللهی خۆشی دنیا و قیامەتمان بەستراوەتەوە بە ڕزابوونی خوا خی گەورەکە لە عبدی خۆی ڕازی بوو خۆشی ویست ئەو عبدە باخەمی هیچی نەبێت ئەو عبدە باخەمی هیچی نەبێت کە خوا تۆی خۆشویست و لەگەڵت بوو پاڵپشتی تۆ بوو ئەی عبد لە کەس مەترسە ئەی عبد خەمی ڕزقت نابێ وە خەمی هیچ شتێکت نەبێ واللە بە ناخۆشیت دا ببات ئللا چاکەی تۆی دەوێ بە خۆشیشت بدا ببا ئللا چاکەی تۆی دەوێ کە تووشی ناخۆشی کردیت خی خۆشەویستت دەیەوێ گوناهت لابەرێ دەیەوێ پلت بەرزکاتەوە کە چاکەشی توش کردی دیسان دەیەوێت شکری بکەیت و زیاتر چاکەی ترت بەنسی بکە ئەوە کە خوا تۆی خۆشویست دائیمەن چاکەت دێنێتە ڕێگا بەڵام کە خوا لەگەڵت نەبوو لێت ڕازی نەبوو دڵنیا بە ژیانی تۆ لە ناخۆشیەوە بەرەو ناخۆشی گەورەتر دەڕوا هەر لە دنیا تاوەکو و ناخۆشی گەورەت بریتە لە قەبر و جەهنم خوابمان پارێزێ و بەختەوەری دنیا و قیامەتمان بکە والحمد لله رب العالمین خی گەورە بۆ خاتری ناو جوانەکانت بۆ خاتری صفاتە بەرزەکانت ئەعنا على ذكرك وشكرك وحسن عبادتك